لەم مانگی پیرۆزەدا ڕژابێ بەسەرمانا و بەردەوام بێ لەسەرمان و خوای پەروەردگار تاعەت و عیبادەتی هەموو لایەکمان قبوڵ بکا دامەزراومان بکا لەسەر دینەکەی بەڕێزان جمعی دووەمی مانگی پیرۆزی ڕەمەزان وەک لە هەفتەی ڕابردوو عرضم کردن ئەم مانگە مانگی قورآانە بۆیە منیش بڕیارم ماوە ئەم مانگە لە خزمەت قورئانا بم لەبەردەم ئێوەی بەڕێزدا مەعلوماتێک زانیاریەک کە ئیسیفادەم لێ کردبێ و لێی دەکەم بە ئێوەی بگەیەنم دەربارەی قورئان و دەربارەی گەورەی قورئان و دەربارەی بەرەکەتی قورئان هەم بۆ دنیا هەم بۆ قیامەت جمعی ڕابردوو پێناسەی قورئانمان کرد وەصفەکانی قورئانمان بەیان کرد وتمان گەورەترین و دیارترین وەسفی قورئان کە لە قورئانا باسی کراوە قورئان هودا هیدایەتە ڕێنمایە مژدەیە ڕێنیشاندەرە ڕەحمەتە شیفایە ئەوانەمان باس کرد ئەمڕۆ بە یارمەتی خوا لەم وتارەدا دەچینە سەر بابەتێکی تری گرنگ کە بەڕێزان ئێمە قورئان تەنها وەک کتێبێکی موبارەک و پیرۆز کە کەلامی خوایە هاتووە بۆ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تەنها ئەوەندە سەیری ناکەین قورئان لای ئێمە زۆر پیرۆزە زۆر گەورەیە زۆر بەرز و بەڕێزە حرفێ لە حرفەکانی نقطەیە لە نقطەکانی بەقەدەر هەموو دنیا بەقەدەر هەموو کنوزی دنیا گەورەتر و عەزیزترە لە لامان، بەڵام ئێمە وەکو خەڵکی تر تەنها بە ماچکردنی قورئان وەکو چۆن ئینجیل و تەورات و کتێبەکانی تر ڕۆژێکیان هەیە لە حزوریا ئێمە وانین قورئان بەڵێ کتێبێکی پیرۆزە بەڵام کتێبێکە پڕیەتی لە گەنجینە و گەوهەر یەکێک لەو جانیبانەی قورئانی پیرۆز زۆر گرنگی پێداوە بریتییە لە کۆمەڵێ یاسا قانون کە یاسای قورئانین قانونن لە قورئانە بڕیاری خوایە جل جلاله کەم و زیادی نییە خیلافی نیە قانونی خوایە وەک قانونی دنیایەکان نیە وەک پەرلەمانەکانی دنیا نیە وەک قانونیەکانی دنیا نیە خوای ئەحکەم الحاکمین خوای ئەرحەم الراحمین خوای ئەعلەم العالمین خوا ئەو بڕیار و قانونانەی داناوە خۆی جێبەجێیەکە قەراری خوا وایە هەر مەرجێکی دانابێ لە قورئانا خەڵکی ئەگەر جێبەجێیان کرد شەرتی مەرج هاتە دی جوابی مەرجەکەش دێتە دی خوا فەرمێ من احب لقاء الله أحب الله لقاءه فمن كان سورة كاف أخيرة كي فمن كان يرجو لقاء الله فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا قانوني كم لقاء اللە، بە دیداری خوا گەیشتن، بە حزووری خوا گەیشتن، پەیوەندیکردن بە خواوە، خۆجۆشدان بە خواوە، ئامادەگی لە بەردەم خوادا، وا هەستکردن خوا ئەبینی و خوا ئەتبینێ. ئەمە قانونی یەکەمە بزانین لەم قانونە خوای گەورە چیمان پێ ئەڵێ خوا فەرمێ بە پێغەمبەر ئەی خۆشەویستەکەم بڵێ بە خەڵکی بڵێ قل ئینەما ئەنە بەشەڕم مثلکم من وەکو ئینسان بەشەرێکم وەک ئێوە یەعنی لە خیلقەتە، لە دروست بوونە، لە حەز و ئارەزواتە، لە خەوتن و خواردن و مردن و زۆربوون و ئەوانە، پێغەمبەری خوا بەشەرێکە وەکو ئێمە، بەڵام جیاوازیەکی هەیە لە ئێمە، یوحا الی، من وەحیم بۆ دێ لای خواوە، من بە ئیعازی خوا ئیشەکەم و ئەجوڵێم، کەواتە لەما جیابێتەوە لە ئێمە، یوحا الی. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي من بشركم وكويوا إن أنما إلهكم إله واحد يكيك لو أمراني خواب من ناردو أويا پروردگارتان تاكو تنهايا شريك الرفيق نيا فمن كان يرجو لقاء الله ئەوەی، فمن کان یرجو لقاء ربه، ئەوەی نیازی وایە بگا بە حزوری خوا، بگا بە دیداری خوا، رەحمی خوای دەست کەوێ، لێخۆشبوونی خوای دەست کەوێ، فمن کان یرجو لقاء ربه، ئەمە قانوونەکەیە، ئەوەی ئەیەوێ بگا بە حزوری خوا، مەرجی خوای گەورە چییە، فلیعمل عملا صالحا ولا یشرک بعبادت ربه احدا با عەمەلی ساڵح ئەنجام بدا با شەریک و هاوەڵ بۆ خوا بڕیار نەدا هەر کەسێک حەزی لێیە بە حزوری خوا بگا پاش مردن لە قیامەتە یا لە دنیادا پەیوەندی هەبێ بە خواوە خوا ڕوی ڕەحمەتی تێ بکا خوای گەورە کۆمەکی بکا خوا دەروی خێری لێ بکاتەوە هەر کەسێ حەزی لەمەیە خوا دوو مەرجی داناوە فلیعمل عملا صالحا باکردەوەی چاکە بکە ولا یشرک بعبادەتی ڕبیهی ئەحەدا با هاوڵ بۆ خوا بڕیار نەدا با کەس نەکاتە شەریکی خوا باوک و دایکی باش، کوڕ و کچی باش، مامۆستای باش، دکتۆری باش، بازرگانی باش، کاربەدەستی باش، موهەندیسی باش، ئەو کەسانەن کەوا خزمەت ئەکەن، زیان ناگەیەنن خزمەت ئەکەن زیان ناگەیەنن یارمەتی ئەدەن پاشقل لێ نادەن زەرەر نادەن لە خەڵکی ئەوانە کەسی چاکن باوکێکە گرنگی با بە مناڵەکانی دایکێکە گرنگی بدا بە مناڵەکانی پەروەردەیان بکە لەسەر ئەخلاق لەسەر ڕەوشتی باش پێیان بگەیەنێ و بیاننێرێتە ناو ماڵی خۆیان ئەوە مەرجی یەکەم فلیعمل عملا صالحەنیان بە جێهێناوە دراوسێی باش ئەو دراوسێیەی ئازاری دراوسێکانی نادا دراوسێ دوکان دراوسێ گەراج دراوسێ فەلاحەت دراوسێ کۆمپانیا دراوسێ خانوو ماڵ هەموو دراوسێکان قوتابی لەسەر یەک مێز لە یەک ژوورە دراوسێ یەکن لە یەک مەکتەبە دراوسێ یەکن دراوسێی باش ئەگەر چاکەیەکی بینی لە تۆ وەکو ئیزا بڵاویەکاتەوە ئەگەر عەیبێکی بینی ئەیپۆشێ. ئەی دراوسێی خراپ هەزار چاکە ببینێ بێدەنگ ئەبێ قڕوقپی لێکا بەڵام عەیبێکی بینی ئەیکا بە دەهۆڵ و بەرمیلت بۆ لێ ئەدا. با نوێژ بکا بە عەمەل نایە. با ڕۆژوو بگرێ بە عەمەل نایە فلیعمل عملا صالحا با کاری چاکە بکا ولا یشرک بعبادتی ربی احدا کەسێک هەموو تەمەن چاکە لەگەڵ تۆ بکا بە یەک کەلیمای بڕی تۆ ئەڵی مرۆڤێکی چاک بوو مرۆڤێکی باش بوو کەسێکیش هەر لە خراپایە ئەڵێ ئینسانێکی نالەبار بوو یانی ئەوەی غەدرەکا ژنی غەدار مەسئولی غەدار بازرگانی غەدار هەرگیز ناکرێ پەیوەندی لەگەڵ خوا جۆش بدات ناتوانێ پەیوەندی لەگەڵ خوا جیایە لەگەڵ نوێشکردن ئەتوانی نوێش بکەی ئەتوانی دەست نوێش بگری ئەتوانی سوجدە و ڕکوع ببەی ئەتوانی ئەتوانی بەڕۆژو بی لێوت وشک بێ بەڵام ئەوەی کە بگەی بەخوا پەیوەندی لەگەڵ خوا جۆش بدەی ئەوە بەم شکڵ و ڕواڵەتە نیە بەم ڕەنگ و ڕوخسارە نیە ئەوە حەلی تری هەیە ئەویش بەوەیە کەوا کردەوەکانت تەنها لەبەر ڕەزامەندی ئەو بێ بە گوێرەی شەریعەتەکەی ئەو بێ ئەتوانی بچی بۆ حەج و عەمرە بەڵام وشک بی سود لە عەمرە و لە مەکە و لە مەدینە و لە حەجەر الاسود وەرنەگری ئەگەر کردەوەکانت چاک بوون خواوەرت ئەگرێ چاکیش ئەوەیە بۆ خەڵ قازانجی هەبێ و زەرەری نەبێ قازانجی هەبێ زەرەری نەبێ پاشقلی تیا نەبێ بۆ بەندەکانی خوا بۆ کافر و بۆ مسلمانیان خەڵکی نەها نابێ غەدر لە کافر بکەی نابێ ماڵی کافر بخۆی نابێ سەیری کچی کافر بکەی بێدین ملحید نابێ زەرەری لێ بدەی وەک چۆن نابێ زەرەر لە مسلمان بدەی دروست نییە ئەوانەی کاربەدەست و گەورە و بەهێزن ئەتوانی خۆتیان لێ نزیکەیتەوە یەک ئیش بکەی لەبەر خاتری ئەوان ناوێکیان بی لە شوێنێکە لەوانەیە بتوانی نزیک بیتەوە لێیان بەڵام خوا جەلە جەلالو وا نییە پێویستی بە ناوبردنی ئێمە نییە ناتوانین پێی بگەین ئەگەر عیاری فول مواسەفات نەبین لە ئیمان و لە عملی ساڵحا وەرمان ناگرێ شتی کرمۆڵی ناوێ قەرز ئەدەی بەخوا یەعنی چی قەرز ئەدەم بەخوا بۆ خوا قەرزارە نا تۆ خزمەتی عیال و ڵا ئەکەی مەخلوقاتی خوا بەندەکانی خوا دروستکراوەکانی خوا تۆ یارمەتیان ئەدەی لەبەر خوا بەرامبەر بەوە حچت ناوێ نەبۆڵە ئەکەی هەموو شەوێک کاتێ خەڵک ئەخەوتن، کۆڵی هەڵئەگرت ئەگەڕا بەسەر ماڵە هەژارەکانا لە دەرماڵیان خواردنی بۆ دائەنان. تەقەیەکی ئەدا لە دەرگا و خۆی گومئەکرد بۆی نەیبینن. تا ماڵەکە هاتن دەرگاکەیان ئەکردەوە دیار نەبوو، ئەزان تورەکەیە دانراوە، ئاردی تیایە، خورمای تیایە، زەیتی تیایە، سرکەی تیایە، خوایە ئەمە کێ بێ؟ نەیان زانی نەیان زانی بۆیان کەشف نەبوو هەتا زەین العابدین مرد سەیران کرد شەوی دووهەم هیچ نییە تەقەی دەرگا نەما تورەکە نەما سێهەم نەما هەفتە نەما هەر نەما وتیانەوە خۆی بووە الاتقیاء الاخفیاء مەیکۆرێنەوە بیزە زادەی بە فەقیرە لە بەرچاوی خەڵک مەیدەرێ حەیای مەبە ئاگای لێتە ئەزانێ بۆ ئەیدەی ئەزانێ چۆن ئەیدەی بە گوێرەی قەپانەکەی دڵت جەزات بۆ ئەنووسێ لای مامۆسا لاف و گوزاف لێ مەدە ئەوەنە عەمرم کردووە ئەوەنە حەجم کردووە و ئەوام کردووە وام کردووە وام کردووە مەیڵێ با کەس نەزانێ بیدەرە دەستی خۆی هیچی لێون نابێ هیچی لێ تێک ناچێ من أحب لقاء الله أحب الله لقاءه ڕۆژێکیان پێغەمەرگیان سەل الله عليه وسلم فەرمووی، من احب لقاء اللە احب اللە لقاءه، ئەوەی حەزی لە دیداری خوا بێ، خوا حەزی لە دیداری ئەوە. خێزانەکانی دایە عایشە یاکێکی تریان بوو، وتی، قوربان، لقای خوا لە دوای مردن نیە دەی وەڵا کەس لە ئێمە مردنی پێ خۆش نیە ئاخر ئیسا ئێمە بەعزێ جار ئەمانەیە فێڵ لە خۆمان بکەین بەس سەحابە فێڵیان نەکردووە ڕێک بە پێغەمبەریان وتووە سەل الله وڵی پێغەمەری خوا مردنم پێ ناخۆشە وڵی حەز لە مردن ناکەم ڕێگەم پرسیاریان لە پێغەمەری خوا کردووە فەرموویەتی بابە مردن نییە ئەم من ئەحەبە لقاء الله ئەحەب الله لقاءه ئەمە علاقەی بەوە نییە تۆ کە پێو ناخۆشە بمری معنای وا نییە خوا حەزی لە دیاری تۆ نییە تیان ئەی قوربان ئەی چییە ها سەیرم تەوزی حەجوانە بکەن فەرمووی ئیماندار کاتێ ئەکەوێتە سەرە مەرگ بەرەو قیامەت ئەڕوا موئمین مەلایکە وای پێڵێن ئینجا شوێنی خۆی پیشانەدەن لە بەهەش شوێنی خۆی ئێشتا گیانیان نەکێشاوە شوێنی خۆی پیشانەدەن ئا لەو کاتە حەزەکا بڕوا وەختێ مژدەی خۆشیان دایە وەختێک شوێنی خۆیان پیشاندا لە بەهەشت خەڵاتی خوایان پیشان دا ڕەحمی خوا و ڕزوانی خوایان بۆ بەیان کرد ئیتر حەز دەکا زوو بڕوا من احب لقاء الله احب الله لقاءه پێغەمبەری خوا فەرمی بەڵام کافر وا نییە کاتێ ئەکەوێتە سەرە مەرگ مەلایکەی خوایەن ئەو نەگبەتە تا غەرغەرە تۆبە ناکە شایەتمان نایەنێ کە سوپا لە دوا تۆ بوو، کە پارە لە گیرفان تا بوو، کە شمشێر بە دەست تۆ بوو، کە زەوق و شەهوەت و ئیشێ کرد، ئەی وەختە بۆ نەتەوت، ئەی وکاتە بۆ وت، انا ربکم الاعلی ما علیمت لکم من اله غیری، بێجگە خۆم خوایەکی تر شک نابەم بۆ ئێوە. ئالان ئیسە بە عەمەل نایە، بە عەمەل نایە. قال ربی ارجعونی، خوایە بمگێڕۆ، لعلی اعمل صالحا فیما ترکت، خوایە تخوا بمگێڕۆ با کاری چاک، کلا، شتی وا نییە. حتی اذا جاء احدکم الموت کاتێ مردن یەخەتان پێ ئەگرێ قال رب ارجعوني خوایە بمگێڕۆ نا ولن يؤخر الله نفسا اذا جاء اجلها بەڕێزەکان ئەبێ جارمان پاک بێ ئەبێ نیەتمان پاک بێ ئەبێ کردەوەمان پوخت بێ بۆ خوایش بێ ئەگی ناوەری ناگرێ ئام مزگەوتە نیە چوار ئەوەنەی تر گەورە بێ لەبەر خوا نەیکەی فلسی بۆ دانانێ دەرەجەو بۆ دانانێ یەک زەربی لێدا ئەڵێ بۆ کێو کردو بڕۆ لای ئەوە کرێکە وەرگرە ئەگەر بۆ من بکردایە من کرێمەدای تێ مادەم بۆ ڕیا کردوتە لای من کرێو نییە بۆ ناو شۆرت کردوتە لای من ئەجرو نییە ئادەی فرای خۆو بکەوە نەگبەت بێدین قومارچی زیناکەر زاڵم میللەت چەوسێنەرەوە هەی گەندەڵ ئەخریجو ئەنفوسەکم دەی ئادەی دەرباز بە دەی دەرچۆ دەرچۆ الملائکەت و یەضریبون وجوههم وادبارهم بە چەپۆڵە ئەکێشن بە دەموچاویانە بە شەقیش تێیان هەڵەدەن یضربون وجوههم دیارە خۆ هەموومان کوردی ئەزانین دەموچاو بەچی لێدرێ بە شەپڵاخ و شەپازلە و زلە ئەی دواوە بە شەق ئەمە تەفسیری خۆمە لە خۆمەوە ئاڵێم مادەم پاشەڵیان تیان هەڵەدەن ئەخریجو ئەنفوسەکم ئادەی فرای خۆتان بکەون الیوم تجزون عذاب الهون جا وەختێ مەلایکەی عەزاب یەت لە جەهەنم کفنی هێناوە هێشتا مەلەک الموت گیانی نەکێشاوە ئەوە مەلایکە وەساون کفنی ئاگریان پێیە ئەو مەلایکەی عەزاب گرژ پێڵێن ئەچی بۆ شوێنێکی خراپ خوا عاجزە لێت ئالەیا کەری هەڵیقا ئەڵڵا حەز ناکا بمرێ حەز ناکا بمرێڵێ خوایە بمگێڕەوە خوایە بمگێڕەوە کره اللە لقاءه خوایش حەزی لەو نیە خوایش حەزی لەو نیە ڕقی لێیەتی بەڵام گیانیشی ئەکێشێ ئەیشی مرێنێ و ئەیشی خاتە دۆزەک خوا پەنامان با قانونەکەمان فمن كان يرجو لقاء ربه هەر کەسێ بەتەمای خوایە بەتەمای خوایە شەوقی دیداری خوای هەیە بەتەمای ئەجری لای خوایە ئەیەوێ خوا لێی ڕازی بێ فمن كان يرجو لقاء ربه ئەمە نیوەیەتی یەکسانە بەچی فليعمل عملا صالحا باکردەوەی چاکە بکە ولا یشرک بعبادە ربه احدا هەموو نوێژێک باش نییە هەموو ڕۆژوێک باش نییە هەموو خێرێک باش نییە هەموو زیکرێک باش نییە باش ئەوەیە دوو سیفەتی تیاابێ خوا کردەوەیەک لە ئێمە وەرناگرێ ئللا ئەبێ دوو مەرجی تیاابێ مۆری پێوە بێ مۆر ها ئەڵێن گۆشتی قەساب خانە ئەبێ مۆری پێوە بێ مۆری پێوە بێ مۆری یەکەم ئەن یەکوونە خالیسەن دووهم ئەن یەکوونە سەوابن خالیس بێ و سەواب بێ خالیس یعنی چی یعنی بەس بۆ خوا بێ بەشی کەسی تری تیا نەبێ بەس بۆ خوا بێ بەشی کەسی تری تیا نەبێ پیاوێ ملی نابوو بەلارەوە سەریەتەکان و نوێژێ کرد یەکێکی ژووتی ماشەله ئەم پیاوە چەند متەقیە وتی بە ڕۆژویشم لە نوێژەکەوتی بە ڕۆژویشم ئەوەنە ئاوا پیاو سەریح بێ ئاوا ڕێک ئاوا بیڵێ باشە ئا وتی هەرەوە نییە بە ڕۆژویشم زۆر کەسێ وەکو ئەو پیاوە وایە خەڵک دیار بێ ئەولیا وەیسی قەرەنی خەڵک دیار نەبوو گورگەهارە ئەش دیهای حەوسەر جمێن فرۆش ناشکوری کەر دز جەردە قۆڵبڕ تو ئەو قورآانە چۆن ڕوو هەیە شتی خراپە دەی بە خەڵکی پیاوتی چون بەلای قەسابێک ڕێزم هەیە لێرە نەبوو لەم هەڵبجیان نەبوو با قەسابەکانی ئێرە عاجز نەبن دوای گۆشتی خراپم بێنێ ئەوتی چون بەلای قەسابێ مامۆستا خوا علیمە وتی پیاوە مەرحەبایی کردم تا لام کردو سێ لا ڕەوگە و نازانم زمان بوو چی تێی کردبوو وتی هەر سەرم سڕما چۆن فریاکە و ئازا تێی کرد وتی هاتمە ماڵەوە ئەزانم ئەم کیلۆ گۆشتە چارەکێکی بە ئەمە نایە ئامە زۆر فەنێکی مهم ئەمە دەی کاکی قەساب تۆچی بۆ حەج و ئەمرە شەو تێلە لێ تۆ قەدر لە مزگەوتە بی لوتە نەی بە لوتی مەلا خالید و مەلاتایەر و مەلا ڕزگارۆ مامۆستا گیان خوا گەورە لێمان وایە هەر قەساب نە ئەی وەسا ئەی دوکاندار و سەفەر مارکێت ئەی مەعاون طبی ئەی مدیر و معلم ئەی مەلا و خامی مزگەوت ئەی وەزیر و پەرلەمانتار هەمووی هەمووی بەتەمای چیت بەتەمای چیت خوا خەڵەتێ فێڵ لە خوا کرێ یخادعون الله منافق ئەوێ فێڵ لە خوا بکە منافق ئەوێ فێڵ لە ئیمانداران بکە یخادعون الله والذین آمنوا خوا یەک مۆری ناوە بە تەختی تەوێڵیانەوە وما يخدعون إلا أنفسهم وما يشعرون کورە ئەو گێلانە خۆیانە خەڵەتێن بەس عقلیان پێی ناشکێ شعوریان نییە تو ئەو قورآانە کە خوا لە ماغا نردوێتی بۆ پێغەممەر سەل الله عليه وسلم تو ئەو قورئانە کە کەلامی خوایە ئەی ئەوانەی وان لە مزگەوتی حەزرەتی عمر ئەی ئەوانەی لە ڕێگەی ئەو ئەتەرنێتەوە ئێسا گوێتان لێیە ئەو وتارەی سا پەخشە بێ بۆ کوورەی ئەرز تو ئەو قورآانە بێن با ساق بین و لەگەڵ خوا با درۆ نەکەین لەگەڵ خوا درۆ نەکەین لەگەڵ خۆمانە درۆ نەکەین لەگەڵ ماڵ و مناڵمانە بە ئەله بە اللە ئێمە پیاو بین خوا مەسئولی پیاومان بۆ ئەنێرێ ئێمە ساق بین خوا مەسئولی ساقمان بۆ ئەنێرێ قسە مەڵێن بە مەسئولەکان غیبەتیان مەکەن عیبەکە خۆمانین خەڵکی باش خوا مەسولی باشی بۆ نێرێ خەڵکی خراپ خوا مەسولی خراپی بۆ نێرێ آخر تۆ بڕۆی کۆمپانیایەکت هەبێ پێنج سەد دەفتەر دۆلارت هەبێ بەرتیل بدەی بیدەی بە مەسولێ بۆی فەرعێتر غازێ نەوتێ ئەحمەیە مەحموویەک و باتێ بۆی خواردن بێنی بڕۆی خواردنی ئەکسپایر بێری بۆ میلەتی کورد میلەتی ئەنفال میلەتی کیمیاباران میلەتی کۆڕە و بڕۆی دەرمانی سەقەت بێنی بیدەی بە خەڵکی داماوی هەرێمی کوردستان زۆر مصیبەتە. زەلامێ وتی وەڵای مامۆسا مەلاو بۆ ئێنم بەر لە ڕەمەزان سیارەکەی فرۆشێ وتم ئێوتی وەڵا لە ڕەمەزانە خێر و سەدە قەشتی سەرفترەی خەڵگیت ئەڵێ وەڵای منش قەرزارم سیارەیەکە کڕێ مۆدیلێکی باشە کڕێ دوایی بە حکمێ وەڵێ وڵا قەرزارم لەو زکاتە ئاک برا ڕۆ مەلای وایە وتی ئەرێ وەڵا مەلای وایە لەم سەر زەوتی ئارە قەسەم بەخوایە وتم دەی وەڵاهی گوناح نەبوای مێزەرەکەم لا ئەبرد تۆ خەڵک پارە باتێ بۆ فەقیر وەژار و ئەوەنە فێڵباز بی گرەو لە شەیتان بەری تۆ بڕۆشتی وا بکەی وەڵی زۆر مسیبەتە با لەمە زیاتر نەڕۆم دووبارە یەکەمەوە کێ حەزی لە گەورەیە با ڕاز بێ لەگەڵ خەڵکە کێ حەزی لە ڕزگاریە با ڕاز بێ لەگەڵ ئەمەر زوو ئاسمانە با دوژمنی درۆ خیانەت بێ ژنێک پشیلەیەکی کردە سجن هەتا مرد خوا خستێ جەهەنم ژنێک سەگێکی تێر کرد لە ئاو خوا خستێ بەهشت نە مزگەوتی کردووەتەوە و نە حەج و ئەمرەی کردووە و نە شەو لە مزگە و دانیشتووە و نەنانانان حیوانێک حیوانێکی تێر کرد حیوان حیوانێکی تەعزیبدا خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە داوات لە یەکەم بە ناوە پیرۆزەکانت ئەو خەڵکەی نەخۆشە خوایە داوای دوعای خێریان لێکردوم شیفایان بدەی خوایە شیفایان بدەی خوایە شیفایان بدەی خوایە هەر کەسێ نەخۆشە خوایە شیفای بدەی خوایە بەهانا و هاواری ئەو کەسانەوە بێی بە دەوری نەخۆشەکانان تااقەتیان بیتێ خوای ئەوەی قەرزارە قەرزی بار بکەی خوایە ئەوە مشکیلە لە ماڵیایە مشکیلەکان چارەسەر بکەی خوایە لە مردوەکانمان خۆشببی خوایە ئەم وڵاتە بخەیتە سەرباری ڕاستە خوایە میلەت و کار بەدەست بخەیتە سەرباری ڕاستە بەڕێزان سەرفترەی ئیمساڵ لیژنەی فتوای زانایانی هەرێمی کوردستان 2500 دیناریاندا ناوە بۆ سەرفترەی یەک نەفەر یەک نەفەر دوو هەزار و پێنج سەد دینار بۆ فیدیەیش ئەوانەی پیرن نەخۆشن ناتوانن ڕۆژوو بگرن هەر ڕۆژی دوو هەزار و پێنج سەد دینار سی دوو هەزاری ئەمە شەست هەزار سی نیویش ئەمە پانزە یعنی حفتا و پێنج هزار دینار پار نەوە دەزار بوو ئێستا بووە بە حفتا و پێنج هزار بۆ فیدیەی مانگەکە بەشیانەکە ئەوەش حەزەکە قووت بدا خواردن بدا دیارە قوت زۆرتر برنجە خورێ ئەوا سەری دوو کیلۆ و نیو برنج بدا بۆ سەر فترەکە دوو کیلۆ و نیو دە نەفرن دە دووی ئەمە بیست بیست و پێنج کیلۆ برنج لەوەی کە خۆت ئەی خۆی بیدە بە دوو ماڵی فەقیر بۆ سەر فترە چونکە سەر فترە و فیدیە باشتر وایە خواردن بن تا پارە بن هەرچەند هەندێ لە زانایان فەرمویانە پارێش دروستە و ئیشی پێکرێ لە عالەمە بەڵام قوت باشترە وە من الحمدللە لەوەتی ماڵم هەیە تا ئێستا هەموو ساڵێ هەر خواردن برنج ئەدەم شەش نەفەر بووین ئێستا بووم بە پێنجێکێکیان ڕۆشتۆتە ماڵی خۆی الحمدللا پێنج دووی ئەمەدە پێنج نیوی دوانزە کیلۆ نیو برنج لەگەڵ چارەکێ کشمیش قوتوێ دۆشاو تۆزێ زەید ئەوانە ئەخەمە ناو یەک تورەکە و ئەیدەم بەو ماڵەی کەوا موستەحەقن و ئەیان ناسم و لەم دیوم و لەو دیوم و یا خزمە یا دراوسێیە ئەڵێم ئەوە سەرفترەی خۆم و مناڵەکانمە حەموو ساڵێ من وا ئەکەم ئیتر ناشکۆڵمەوە ئەوە بۆ شافیعی واڵێ و حەنەفی واڵێ و مالیکی واڵێ و چۆن 2500 و مامەسا 25 کیلۆ برنجی چی کاکەمانی نایێ حەزی لە هەرزان بازاڕە سەری 2500 بۆ بڕۆڕی خۆتۆ